دەدەری کاپتێن بوو و فلن کاپتنەکە بوو و هەندێکی تریش هەبوون وەک سیلداک و بلاکدۆک کە نەیدەویست خۆی تووشی مەترسی بکە و لێرە سەرکردەیەکمان هەیە کەوا گەشتەکە بەڕێوە دەبا ئەو دوورگەیەی ئێستا دەیبینین ئامانجی گەشتەکەمان بوو، لەو ماوەیە هەموومان تووشی ناخۆشی بووین تاکوو بگەینە ئێرە، بەڵام ناخۆشیەکان هێشتا تەواو نەبوون، بەڕای من هێشتا لەوە گرانتر چاوەڕێمان دەکات، ئارام بگرن پیاوەکان. ئێ تەندروستی هەمووتان چۆنە کارەکان بە باشی دەڕۆن؟ سبەی لە وشکانی دادەبەزێ بۆیە پێم باشە ئەمشەو بە خۆشی بەسەر بەرین تاوەکو ئاهەنگی ڕووداوە گەورەکە بگێڕین لە کۆتاییدا کاتی پشودان هات ئێستا کاتی پشودانە سڵاوێکی تایبەت بۆ بەڕێز تریلۆنی شەرمەزار تا کردم سڵاوێکی تایبەت بۆ کاپتن شپۆڵی کەواتە ئەوەی ئارەزووتا لێ بۆ خۆتا بێکەر ئەخوایە جانەوە چییە؟ نهێنیەکە لای کەس باز ناکەم هیچ پەیوەندێکم بەوە نییە بە کەس ناڵێم هیچ کەس بەڕاستی بەڕاستی ما بەڕاست ئەوە کۆتاییە ئەوە کۆتاییە. بێدەنگ بە بێم بۆ بێزارت کردم هەندێک جار حەز دەکەم بە تەنها بم بە تەنها بم وازم لێ بێنە دەمەوێ بە تەنها بم دەمەوێ بە تەنها بم ها ئاه شتێکە جێی داخە بە درێژایی ئەم ماوەیە جۆن فێڵی لێ دەکردم هیوام پێی نەما جێی داخە زۆر جێی داخە جێی داخە باز دە پیاو مردن جون چیتە هیچ ئاسوودە دیار نیت بەم شێوەیە دروستکراوم کە ئەو دەموچاوم هەبێ ها؟ وەرە هیچ غەمبار مەبە خۆت وا لێ مەکە جۆن دەی بڕۆ چی؟ گوێت لێ نەبوو وتم ئەو دەستە پیسانت لابە بوەستە کەمێک بوەستە جۆن جۆن ڕاستەکەت پێ دەڵێم نامەوێت جێم لێت بێ باشە هەر چۆنێک بێت دەبێت بەڕێزترین و نوو جەنابی دادوەر ئاگادار کەمەوە دەربارەی جۆن دەبێ ئەوە بکەم. ئەوە کێیە؟ منم جێم کارێکی گرنگ هەیە لاتان باز دەکەم وەرە ژوورەوە بەسەر چاو جیم پێم بڵێ چی ڕوویداوە جیم پەیوەندی بە ئەمە ڕاست نییە ناوێ وابێ من باوەڕ بەوە ناکەم ناتوانم باوەڕ بەوە بکەم کە جۆن یەکێکە لە چەتەکان و پلان دژی ئێمە دادەنێ و دەوێ لێمان یاخی بێ بەڕاستیەوە نابێ لەسەر خۆ بە بەڕێز تریلۆنی ناتواندرێ قسەکانی جیم بە هەنوەر بگیرێ ئەوەی جیم گوێی لێ بوو لە کاتێکدا بوو کە لە ناو بەرمیلی سێوەکان خۆی حەشاردا بوو بەڕێز تریلۆنی بەڵام بەڕێز تریلۆنی ئەو کارەوە ئاسان نەبوو لەسەر جیم بەڵام ئێستا پێمانی گوت بەڵێ بێگومان وابزانم ئەوە ئەوە هەڵەی منە لەسەر ئەو هەموو ئەزمونەی کە من هەما نەدەبووە باوەڕ بە کەسێ بکەم کە لەسەر کەشتی بە تایبەتی کاتێ دەریاوانەکان بەکارێکی نهێنی هەڵدەستن هەروەکو ئەمڕۆ دەیکەن بەڕاستی هەڵە بووم زۆر لۆمەی خۆت مەکە کاپتن سپۆلیت هەموو شتەکان لەسەر جۆنە هەر لە سەرەتاوە شتەکانی ئامادە کردبوو و هاوڕێ چەتەکانی خۆی هێنا بە تایبەت بۆ ئەو کارە تێگەیشتی کاپتن سپۆلیت ئەوە هەموو کاری جۆنە هەرچۆنێک بێ دەبێ شتێک بکەین کاپتن سمۆلیس دەبێ لێم خۆش بی بەڵام حەز دەکەم هەر لە ئێستاوە لەگەڵت بم تاوەکو بتوانین بەسەر دوژمنەکانماندا زاڵ بین تکا لێ دەکەم کاپتن ڕازی بە دەی بە دڵنیاییەوە بەڕێز تریلۆنی. کەواتە با ئێمە پلانێک دابنێین کە زۆر بە نهێنی بێ. وابزانم لە سەراتاوە هەندێک کێشە هەیە دەبێت چارەسەر بکرێ یەکەم دەبێ زۆر بە ئاسانی لە ڕۆیشتنەکان بەردەوام بین بەرەو دوورگەکە تاوەکو جۆن ئاگەی لە هیچ نەبێ و چەتەکان ئاگدار بکاتەوە باڵێ من لەوە دڵنیام کەەوە جۆن ئاگای لەمە دەبێ دووەم، هێشتا کاتێکی زۆرمان ماوە تاکو گەنجینەکە بدۆزینەوە. پێویستە هەموومان پەلە بکەین بۆ ئەم کارە. ئەی وانییە؟ ئەی وانییە جیم؟ بەڵێ، ئەوە ڕاستە. پیلانەکەمان ئەوەیە لێگەڕێین کە ئەو تریلیۆنە جێلە بمانگەیەنێتە شوێنی گەنجینەکە و لە پاشان دەتوانین دەستی بەسەردا بگرین. بێگومان، بەخۆم جێم لەوانە بوو. باش گوێ بگرە جیم، ئەمەیان لە هەموان گرینگترە. لەوانەیە هەندێک لە دەریاوانەکان نەبووبنە لایەنگری جۆن. لەوانەیە هەندێکیان لای ئێمە بن. دەبێت دڵنیابین لەوەی کێ لایەنگری ئێمەیە و کێ لایەنگری جۆنە. ئێمە هەر چوارمان بە هیچ شێوەیەک گومانمان لەسەری نییە، بەڵێ، کاپتن سمۆلیس، دادوەر، هەروەها جیمیش. بۆ منیش دەبێت ئەوە بزانن کە گومانمان هەیە. ئێستا ئێمە بەم شێوەیە بوون بە پێنج کەس و جۆنیش بیست کەسی لەگەڵدایە بەڵام ئێمە تەنها پێنج کەسین لەبیرم چوو کە جۆیس و هەنتەرشمان لەگەڵدایە جۆیس و هەنتەر؟ ئەو دوو کەسە لای من کاریان دەکرد ئێستاش لەم کەشتیە دەریاوانن بە تەواوەتی باوەڕم پێیانە هەیە جۆیس هەنتەر بەڵێ بەڵێ گەورە بەڵێ دەتوانێت کەمێک بۆ لابێن؟ ئەم هەموو پلانە لەسەر ئەم کەشتە دەکرێت کەچی ئێمەش زۆر بێ ئاگان لێی تێدەگەم وەداواتان لێ دەکەم بەلایەنگری خۆتان بزانن گەورم هەروەها منیش بەپی توانە یارمەتیتان دەدەم باشە بووین بە حوت کەس. جیم لەوانەیە تووشی هەندێ مەترسی ببینەوە ئاگادار بە هێشتا پشتمان بە تۆ بەستووە جێم دەبێ ڕوبەڕوی ئەو دزانە ببینەوە بەسەریان نازاڵی من ئامادەی هەموو مەترسیەکم هەرگیز لە جۆنیش ناترسم چیە ئازیزەکەم خەوی ناخۆش دەبینی ئێوها دەدرچێنی ها پێم بڵێ. خوایە جیان بەیانی شاد هەست ناکەم هیچ خەوت بێتم. هێی ئێوە لەوێ چی دەکەن؟ هیچ کارێکتان نییە بیکەن تاکو و لێرە دانەنیشن خێرا بڕۆ لەسەر کارەکانتان ئەچینە سزاتان دەدەم دای خێراکەن بەڵێ بەڵێ هەرچێک بڵێ دەیکەم باشە کابنێکی توندە. هێ جێم وا گەیشتینە نزیک دوورگەکە بەڵێ گەیشتین وای وای ئای لەو دوورگەیە چەند هێمن و بێدەنگە دەڵی گۆڕستانە بە ناوی دوورگەی پەیکەری ئێسک و هەروەها ناوێکی تریشی هەیە ئەویش کەنداوی کاپتن کیپ. ئێستا ئێمە لە دوورگەی گەنجینەین. تەنکەرەکان دابەزێنێت! لەگەڵ تۆمە وەرە لێ وەرە لەگەڵ تۆمە با گوێم لێ بگرە گێم پاش کەمێکی تر یەکەم کەشتی دەنێرن بۆ سەر وشکانی بە دەستکردن بۆ گەڕان بە دڵنیاییەوە جۆن و پیاوەکانیشی دەیانەوێ بڕۆن و بگەڕێن تۆش لەو کاتەدا دزە دەکەی و لەگەڵیان دەڕۆی تیمی یەکەم دەتوانێت بڕوات جیم پشتمان بە تۆ بەستووە تیمی یەکەم کە لە دوو بەلەم پێکهاتبوو چوونە دوورگەی گەنجینەکە بە ئەنقەز ویستم سواری ئەو بەلەمە نەبم کە جۆنی تێدایە ئێمە پشتمان بە تۆ بەستووە ها کاتێک دەگەیتە ناو دورگەکە، هەوڵبدە خۆت لە جۆن جیا بکەوە و بە تەنیا دەست بە گەڕان بکە بۆ ئەوەی جۆن بتوانێت بە ئازادی لەگەڵ کەشتیوانەکان قسە بکات. ها کوڕەکەم، با ئەوەشت پێبێ و لە کاتی تەنگانەدا ئاگاداری خۆت بە، باشە؟ تێگەیشتی؟ هەی جێم بۆستە وەرە با بەیەکەوە بڕۆین. کێ ڕازی دەبێ لەگەڵتا بێ؟ کێ گوێ لە چەتر دەگرێ؟ گەنجینەکە لەسەر ئەم دوورگەیە لە کوێیە گەورم ئایا زۆر دەگەڕێین ها؟ نازانم دەبێ زۆر بگەڕێین تاوەکو شوێنەکە بدۆزینەوە لەبەر ئەو هۆیە ئێمەیان نردووە بۆ ئێرە ئەوە ڕاستە؟ جۆن، بوەستە. پێویستە قسە لەگەڵدا بکەم جۆن. چیت دەوێ قسە بکە. تاکو ئێستا تۆ سەرکردە بووی لەم کارەدا بەڵام چاک بزانە ئێستا دەمێ من ببمە سەرکردە بۆچی من لە جیاتی تۆ نەبم بە سەرکردە بۆچی نەبم ها بڵێ بۆچی نەبم پێویست ناکە پێ بکەنی چۆن نابێ ئەم کارە لە ناکاو بە تەنیا خۆت بڕیاری لێ بدەین دەبێ ڕاوێژی هاوڕێکانی ترمان بکەین من ڕازیم لەم و پێش لەگەڵ یاندا قسەم کردووە هەمویان ڕازی بوون بۆی کە من ببمە سەرکردەیان ئایا ئەوە ڕاز نییە هاوڕێیان؟ چی؟ ئەوە چییە؟ کەواتە تۆ لەسەر ئەمە ڕاستی؟ ئیدۆبلنس بەهۆی ئەو یاخیبوونەتەوە دەبێ بمری